بێبەشبوون لە نەزەری ئیلاهی دووەم تابلۆ بریتە لە وەلا یۆنظڕ و ئیلەیهیم خی گەورە تەماشایان ناکات لەو ڕۆژەدا کە لە هەموو کات زیاتر پێویستیان بەلاکردنەوەی پڕڕەحمت و بەزەیە خی گەورە جل لە جەلال و بە هیچ شێوەیەک بەڕوانینی ڕەحمەتەوە بۆیان ناڕوانێت لەو ڕۆژەدا هەندێ ڕوخسار لە خۆشیدا گەش و درەوشاون هەندێکی تریش گرژ و مۆنن. بێگومان کۆمەڵەی دووەم لەو جۆرە کەسانەن کە خوای گەورە بە نەزەری ڕەحمەت بۆیان ناڕوانێت لەو ڕۆژەدا کە هەر کەسە و بە ناوی خۆیەوە بانگ دەکرێ و هەر یەکە و لە ڕێگەی هۆکارێکەوە ڕزگاری دەبێ حاڵی ئەم بەدبەختانەی کە تەماشایان ناکرێ دەبێت چەندە جەرگ بڕ و دڵتەزێن بێت سزای دەنگدابڕینەکەی کەعبی کوڕی مالیکتان بێتەوە یاد. لەگەڵ ئەوەشدا کە دەنگ دابڕینەکەی پێغەمبەری خوا، صلی اللە علیە وسلم، ماوەیەکی زۆر کەمی خایاند، کەچی دنیای لێ هاتەوە یەک و خۆشی و ئەوانەشی ڕووداوەکەیان دەبیست پەژارە دایدەگرتن. بەڵام ئەو کەسانەی ئێمە قسەیان لێ دەکەین بۆ هەتا هەتایە شایستەی ئەم چارەنووسە دەبن. ئاممان خودایە! دۆزەخیش ئەوەندە سامناک نییە؟ نەڕوانینی ئەو پەروەردیگارە خاوەن میهر و سۆزی ڕەهایە بۆ تەنها ساتێکیش ڕووەو مرۆڤ، چ سزایەکی گەورە و چ چارەنووسێکی داچڵەکێنەرە، ئێمە بڵێین چی؟ ئاخر چیت چاندبێ هەر ئەوە دەدووریتەوە، ئەوانەی چاکەیان چاندووە چاکە و ئەوانەشی خراپەیان چاندووە خراپە. بێبەشبوون لە تەزکیە. حاڵەتی سێیەمیش بریتیە لە، ولا یزکیهم، خوای گەورە پاکیان ناکاتەوە، یاخود بڕیار لەسەر پاکێتیان نادات، بەڵێ وایە، پێویستە ئادەمیزاد لێرە واتە لە دنیادا پاک ببێتەوە، تا ئەوەی بەو پەڕی پاک و خاوێنیەوە بڕواتەوە ئەو دنیا، واتا پرۆسەی پاکبونەوە لە خەوشی گوناه و تاوان، لە دنیادا بەجێ دێ گەرنا لە ئاخیرەتدا تەنها دۆزەخ مرۆڤ پاک دەکاتەوە جا بۆیە خوای گەورە تەسکیەشیان ناکات مرۆڤ تەنها یەک جار دێتە گۆڕەپانی تاقیکردنەوەەوە و تەنها یەک دەرفەتی سەرکەوتنیشی پێدەدرێ جا هەر کەس بە باشی سوود لەو دەرفەتە وەربگرێ براوە دەبێت هەر کەسیش فەرامۆشی بکات دۆڕا و مایەپووچ دەبێت لەم نێوەندەشدا هەڵبژاردەی سێەم بوونی نییە ئەم مرۆڤە داماوەی کە ڕۆح و ویژدان و لەتیفەی ڕەببانی و سڕ و خەفی و ئەخفا و هەموو هەست و نەستەکانی تری بە وێنەی نەخۆشیە مادیەکانی حەزرەتی ئەیوب عەلەیه سەلام داوەشیوە و هیچی بەسەر هیچەوە نەماوە لەو ڕۆژەدا چاو بە حاڵی پەرێشانی خۆیدا دەگێڕێ و بە دوای هیوایەک بە شوێن دەرفەتێکدا دەگەڕێ داخۆ بتوانم لە ژێر باری تاقەت پڕوکێنی تاوانەکانم قوتارم بێ تۆ بڵێی لە عارەقی تا گەروو هاتووی شەرمەزاری سەرپێچیەکانم بە پاکژی بێمە دەر؟ عاقیبەت، سزایەکی بەسوێ. عاقیبەتیشیان، وەلەهم عازاب ئەلیم، سزایەکی بەئێش و ئازاریان بۆ هەیە، لەگەڵ هەر هەنگاوێکیان خۆیان لە بەرامبەر سزا و ئەشکەنجەیەکی بەسوێدا دەبیننەوە، سزایەک کزە لە جەرگی مرۆڤ دێنێ و سوێ دەخاتە دڵیەوە، ئیدی بەمجۆرە خۆیان لە گێژاو و چاڵی سزایەکی وەهادا دەبیننەوە. داخۆ دەبێ ئەو سێ تاقمە کێ بن کەوا دووچاری ئاوها سزایەک دەبنەوە؟ کێن ئەوانەی کەوا خوای گەورە نایاندوێنێت و بۆیان ناڕوانێت و پاکیان ناکاتەوە؟ ئەوانە کێن کە سزایەکی بە سوێیان بۆ ئامادە کراوە؟ هەر بۆیە ئەو کەسەی تا ئێرە فەرموودەکە دەخوێنێتەوە خولیا و تاسەیەکی بێ وێنەی تێدا دەبزوێت، ئیدی ئێستا سەر تاپای بووەتە پارچەیەک لە سەرنج و هەموو هێز و مەراق و پشکنینی خۆی خستووەتە حاڵەتی ئامادەباشیەوە، ئینجا ڕاستەوخۆ بەدوایدا پێغەمبەری خوا، صلی اللە علیە و سلم، دەفەرموێ، المسبل ازاره، ئەو کەسەی لە ڕۆیشتندا پۆشاکەکەی لە زەوی دەخشێنێت، ئەمەش خوازەیە بۆ لووتبەرزی و خۆ بە زلزانی، بێگومان لە مێژووی ڕۆما و یۆنانیەکاندا دیمەنی ئەو کەسانەتان دیوە کە دامێنی پۆشاکەکانیان بەدوای خۆیاندا دەخشێنن، تەنانەت ئەم حاڵەتە لە فیلمەکانیشیاندا دەردەکەوێت، بەڵام ئەوەی لێرەدا گرینگە خشانی چمکی پۆشاک نییە، بەڵکو بە هێماکردنی ئەم دیاردەیەیە وەک گوزارشتێک لە فیز و خۆبەزلزانی مرۆڤەکان. جا خۆ مەبەستی فەرموودەکەش هەر ئەمەیە. خۆبەزلزانی و لووتبەرزی. ئەو کەسانەی بە ناحەق فیز لێ دەدەن لە زەویدا و خۆیان بە گەورە دەزانن، لەمەو دوا ڕووی دڵیان وەردەچەرخێنم لە تێگەیشتنی ئایەت و فەرموودەکانم، خۆ ئەگەر هەموو موعجیزە و بەڵگەکانیش ببینن، هێشتا هەر ئیمان ناهێنن، خۆ ئەگەر ڕێی ڕاستیش ببینن، هەر پەیڕەوی نابن، بەڵام ئەگەر ڕێی گومڕاییان بەرچاو کەوت، دەست بە جێ دەیگرنە بەر، ئەمەش لەبەر ئەوەیە کە ئەوان بڕوایان بە ئایەتەکانمان نەکرد و لێیان بێ ئاگا بوون. کیبر و خۆبەزلزانین پەردەیەکە بەسیرەت و بینایی دڵ کوێر دەکات، ئەو ویژدانەی وا بووەتە مۆڵگەی کیبر، ئەو موعجیزە و کارە دەراسایانە نابینێت کەوا لە پەڕە بە پەڕەی پەڕاوی مەزنی بوونەوەراندا بە مەرەکەبی توانست و دانستێکی ڕەها نەخشێنراون، چ جای ئەوەی پەییان پێ بەرێت و لێیان تێبگات، ئاخر کە بەسیرەت کوێر بوو، بەسەر چی بکات لە ئیدراک؟ گەورەیی تەنها بۆ خوای گەورەیە، کەوابێ کەی گونجاوە بە چاوی لێبوردەییەوە بڕوانرێتە ئەو کەسەی حەقیقەتێکی وەها مەزن کە ڕۆژی پێنج جار لە منارەکانەوە بە وێنەی ئاوی ژیان دەچۆڕێتە ویژدانەکانیەوە بداتە پاڵ کەسان و شتانی تر لە فەرمایشتێکی قودسیدا خوای گەورە دەفەرموێ الکبریاء ردائی والعظمة ازاری پۆشاکی دەرەکی و ناوەکی بۆ ئادەمیزاد شی بگەیەنێت، کیبریا و عەزەمەتیش بە جۆرێک کە چۆنیەتەکەی لای ئێمە نەزانراوە، هەمان شت دەگەیەنن بۆ پەروەردیگار. هەر کەسیش بیەوێ ئەم سیفاتانە لەگەڵ خوای گەورەدا بەش بکات، خوای گەورە بە سزای شایستەی خۆی دەگەیەنێت و دەیخاتە ناو دۆزەخەوە. بە خەیاڵتدا نەیەت کە ئیمان لە دڵێکدا سروەت بگرێ کە خەوشی کیبری لێ نیشتبێ. بە واتایەکی تر، هەرگیز ئیمان بە خوا نابێتە هاونشینی دڵێک کە جگە لە خوای گەورە عز وجل شتێکی تر تێیدا سروەت بێ جا ئیتر ئەمەش حاڵی ئەو کەسەیە کە خۆ بەزلزانی و لوتبەرزی لە هەڵسوکەوت و ڕەفتارەکانیدا ڕەنجی داوەتەوە هەر بۆیە لە فەرموودەکەشدا کەسایەتی و ئەدگاری ئەو جۆرە مرۆڤە لەسەر شێوەی ئەو کەسەی لە ڕۆیشتندا پۆشاکەکەی لە زەوی دەخشێنێت وێ ناکراوە. منەتکار کەسی دووەم یان کۆمەڵەی دووەم بریتیە لە، مەننان، ئەم مرۆڤە خوای گەورە ماڵ و سامانێکی پێ بەخشیوە تاوەکو چۆن خۆی لێی سوودمەند دەبێ ئاواش سوود بە دەوروبەرەکەی بگەیەنێت و بیبەخشێت بەوانیش تا لە بەرامبەریشدا خوای گەورە یەک بە هەزار پاداشتی بداتەوە بەڵام ئەم مرۆڤە هەر خۆشی تێنەگەیاندووە و هیچی نەبەخشیوە گەر جار بە جارێکیش شتێکی بەخشیبێ ئەوەشی بە منەتکردن پووچ کردۆتەوە. لە بیری چووبۆوە کە چ خۆی و چ سەروەتەکەشی بەندە و موڵکی پەروەردیگارن. ئەمە لە کاتێکدا کە هەموو ئەرکێکی ئەو خۆی لەوەدا دەبینێتەوە کە موڵکی خوای گەورە دابەش بکات، کەچی ئەو هەر وەک ئەوەی خاوەن موڵکی ڕاستەقینە بێت، کەوتە شەیدایی منەتکردن بەسەر خەڵکیەوە. ئای ئەوە چ غەفڵەتێکی گەورە و چ کەوتنێکی ترسناکە! ڕاستە خوای گەورە جل جلالە سەروەت و سامانی پێ بەخشیوە، بەڵام ئەو سەروەت و سامانە مافی کەسانی تریشی پێوەیە، کەچی ئەم مرۆڤە دێت و ڕەزیلی دەکات و دەستی دەنوقێنێ. خۆ ئەگەر شتێکیشی لەدەست بێتەوە ئەوا منەتی پێوە دەکات و دەیداتەوە بە چاوی بەرامبەرەکەیدا. مەگەر نەیدەزانی کە ئەگەر هەر هیچیش نەبەخشێت بەڵام بە ڕوویەکی خۆشەوە ئەو کەسە لە کۆڵ خۆی بکاتەوە کە داوا دەکات، لەو سەدەقە و بەخشینە باشترە کە ئازاری بەدوادا دێت. ئەوەتا قورئانی پیرۆز دەفەرموێ. لە بەهەشتەوە دوورە. لە خەڵکیش بە دوورە و لە دۆزەخیش نزیک. سزایەک لە ڕەگەزی کردار. لە فەرموودەکەدا یاسایەکی ڕەوانبێژیمان بەرچاو دەکەوێت کە پێی دەڵێن. اللف والنشر المرتب. واتە، دەستەواژەی، ولا ینظروا الیهم، ڕووی لە مەننانە، ئەوەتا هەردووکیشیان لە ناوەڕاستدا هاتوون. یەکەمین و دوایەمین دەستەواژەش دووبارە دەڕواننە یەکتری. لەمەوە دەتوانین ئەم ئاماژە ڕەوانە هەڵبێنجێنین، وەک چۆن کەسی منەتکار لە دنیادا بە چاوی بەزەییەوە نەیدەڕوانییە خەڵکی و گرنگی پێ نەدەدان، ئەگەر جاروباریش بیبەخشیایە ئەوا دەیدایەوە بە چاویاندا و پووچەڵی دەکردەوە، لە ئاخیرەتیشدا ڕووبەڕووی سزایەک دەبێتەوە کە لە هەمان ڕەگەزی کردارەکەیەتی و خوای گەورەش جل جلالە بە هەمان شێوە مامەڵەی لەگەڵدا دەکات. ئەوانەشی کەوا بە لووتبەرزی و خۆبەزلزانییەوە بە ڕێگادا دەڕۆن و دامێنی پۆشاکەکانیان بە زەویدا دەخشێنن و بێ زیان نایەت قسە لەگەڵ کەسدا بکەن، با باش بزانن کە خوای گەورە لە قیامەتدا قسەیان لەگەڵدا ناکات، با ئەمە بزانن و بەو ڕێگەیەدا نەڕۆن کە دەیانگەیەنێتە ئەو سزایە. کەسی سێیەمیش ئەو مرۆڤەیە، کە بە درۆ و بە پاڵنەری هەستێکی نامەردانەی وەک دابینکردنی بەرژەوەندی دنیایی، سوێند دەخوات، ئەمە سەرباری ئەوەی کە سوێندخواردن تەنانەت لە کاتی ئاسایشدا دروست نییە و دەیەوێت لەم ڕێگەیەوە برەو بە ماڵەکەی بدات و بیفرۆشێت. ئەمەش ئەو سێیەمین تابلۆیەیە کە مرۆڤ ڕاپێچی چارەنووسێکی ڕەش دەکات و دەیخاتە بەر هەڕەشەی. ولا یزکیهم والمنفق سلعته بالحلف الکاذب. گوزارش لە کۆمەڵەی سێیەم دەکات. هەروەک لە سەریشەوە ئاماژەمان پێدا، ئەمانە کەسانێکن وا دەزانن لە کاروباری بازرگانیدا لە ڕێگەی درۆوە قازانج دەکەن و باوەڕیشیان وایە کە بە سوێندی درۆ خەڵکی هەڵدەخەڵەتێنن. بەڵێ، ئەو سێیەمین کۆمەڵەش کە شایستەی سزان ئا ئەمانەن. جا ئێستا تەماشایەکی ئەم، جوامع الکلمە، ی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم بکەن و لە ناخی دڵتانەوە بڵێن، فصدق رسول اللە، دووپاتکردنەوەی ئەمەش لە پاش هەر فەرموودەیەک قەرزی ئەستۆمانە، هەموو دەربڕینێکی ئەو زاتە وامان لێ دەکات کە بڵێین، محمد رسول اللە. بەڵای زمان و عیفەت. دەکات. لە فەرموودەیەکی تردا کە ئیمامی بوخاری لە سەحیحەکەیدا ڕیوایەتی کردووە، پێغەمبەری خوا عەلەیهی الصلوة والسلام دەفەرموێ. من یضمن لی ما بین لحییه و ما بین رجلیه اضمن له الجنە. هەرکێ سەبارەت بەوەی لە نێو هەردوو شەویلگە و لە نێو قاچەکانیایەتی پەیمانم بداتێ و بۆم زامن بکات منیش بەهەشتی بۆ زامن دەکەم. ئەو کەسەی ئەم قسەیە دەکات پێغەمبەری خوایە صلی اللە علیه وسلم. ئەو لە هەموو کەس باشتر دەزانێ کە مرۆڤ توانای کەفالەتی چی هەیە و چیشی لە توانادا نییە. جا ئەگەر فەرمووبێتی گەرەنتی بەهەشت دەکەم، ئەوا بە دڵنیاییەوە دەیکات. ئەوەتا دەبینین کاتێ کەسێ لە بارەی هاوەڵێکی بەڕێزی وەک عوسمانی کوڕی مەضعون ڕەضای خوای لێ بێ کە بە برا ناوی بردووە و لە باوەشی گرتووە دەڵێت، بووی بە باڵندەی بەهەشت و جێت هێشتین. پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم بەرپەرچی دەداتەوە و دەفەرموێ. من سەرباری ئەوەی پێغەمبەری خوام، کەچی هێشتا نازانم چۆن مامەڵەم لەگەڵ دەکرێت، تۆ لە کوێوە زانیت ئەو بەهەشتییە؟ ئەمە ئەوە دەگەیەنێت کاتێک پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم بەڵێنی بەهەشت دەدات بەو کەسەی کە بەڵێنی پاراستنی نێوان دەم و داوێنی داوە و بەڵێنەکەیشی دەباتە سەر، ئەوا ئەمە هەر وا و لە خۆوە نییە، بەڵکو بەڵێنێکی وا، بە دڵنیاییەوە پاڵی داوە بە هەواڵێکەوە کە خوای گەورە پێی ڕاگەیاندووە. جا خۆ ئەو سەروەرە هەرگیز بە گوێرەی ویست و ئارەزووی خۆی بە دەم خواوە قسەی نەکردووە، کەوا بێ فەرمایشتەکانی خودی حەق و حەقیقەتن، ئەو بەڵێنانەشی کە داونی هەر ئەوەندەی ڕۆژیان هات هەموویان وەک خۆیان دێنە دی، ئەگەر تۆ توانیت پارێزگاری ئەو زمانەی نێوان شەویلگەکانت بکەیت و نێو دامێنت بپارێزیت و بە عیفەتەوە بژیت، ئەوا بێ هیچ دوو دڵیەک دەڵێم کە ئەگەر لە ڕۆژی دواییدا زەبانیەکان قۆڵبەستیان کردیت و بەرەو دۆزەخ ڕاپێچیان کردیت ئەوا دەتوانیت تا دەنگت بڕ دەکات هاوار بکەیت و بڵێیت من ڕەسول اللە کەفالەتی کردووم دڵنیابە ئەم هاوارەت بێهودە نابێ و دەبینی کە چۆن شەفاعەت و کەفالەتی حەزرەتی محمد المصطفی علیه الصلوة و السلام دەگاتە فریات. نوری نەمر.